الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله وطاعته وسارعوا إلى مغفرته ومرضاته قبل انصرام العمر وفوات أوقاته وساعاته قال جل وعلا أعوذ بالله من الشيطان الرجيم ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوا لەم کاتە پیرۆزە لەم شوێنە پیرۆزە کە ماڵی خوایە واین لە کۆتا حەڵقەکانی نیشانەی لاوازی ئیمان بۆ بەخۆداچوونەوە و بە ئاگابوونی تۆی مسلمان بەڕێزەکانم مەسەلەی عەقیدە و بیروباوەڕ کاریگەری زۆر ڕاستەوخۆی هەیە لەسەر کردار و گوفتاری ژیانی ڕۆژانەی تۆ بە هەمان شێوەش مەسەلەی لاوازی ئیمان و بیروباوەڕ کاریگەری سلبی هەیە لەسەر خراپی ژیانی تۆ چونکە ئەگەر کەسێک عەقیدە و بیروباوەڕی لاواز و ضەعیف بوو ئەوە ئەو کەسە پەیوەندی و عیلاقەی لەگەڵ خوا زەعیف و لاواز دەبێ پەنا بەخوا ئەگەر عیلاقەت لەگەڵ خوا لاواز بوو لە بەرامبەرە پەیوەندی لەگەڵ شەیطانە بەهێز دەبێ بۆیە ئەوانەی کە عیلاقەیان لەگەڵ خوا لاوازە و ئیمانیان کز و زەعیفە ئەوانە وردە وردە بەرەو ئەخلاقی خراپ دەڕۆن کاریگەری سلبیان دەبێ لەسەر کردار و گفتاری ڕۆژانەیان و کە ڕەوشتیان خراپ بوو کردار و گفتاریان خراپ بوو ئەو کاتە ماڵی دنیا و قیامەتیان وێران دەبێ چونکە ئەگەر ئینسان لە ژیاندا تووشی نەخۆشییەک بێ تەنها زەرەر بە ژیانی دنیای دەگەیەنێوە بەڵام نەخۆشی لاوازی ئیمان پەتاو بەڵایەکی کوشندەیە زەرەد و زیان لە دنیا و دوا ڕۆژمان دەدات بۆیە ئەمە چەند وتارێکە لەسەر نیشانەکانی لاوازی ئیمان ڕۆیشتوین بۆ ئەوەی تۆی مسلمان بە خۆتدا بچیەوە و بزانین تا چەند ئێمە ئیمانەکەمان بەهێزە یان لاوازە بزانین ئەم نیشانانەی کە باسمان کردوون ئایا لە من و تۆدا چەندیان هەیە و چەندێن نییە ئەوەی کە هەیە با هەوڵدەین بیگۆڕین و بەرەو چاکە بڕۆین لە وتارەکانی ڕابردووماندا باسی کۆمەڵێک لە نیشانەکانی لاوازی ئیمانمان کرد، لەوانە یەکەم ئەو کەسەی کە ئیمانی لاوازە ستەم و تاوان بەلایەوە ئاساییە و چێژی لێ دەبینێ کاتێک کەجگەرە دەخوا، ئارەق دەخواتەوە، قومار دەکا، سفورە، هەرچیە کە دەیکا دامێن پیسە دووڕوو درۆزنە دوو لە ڕووتان دەڵێ کاکە ئەمە ئازادی تاکە کەسە و و ئازادیە بەلایەوە زۆر ئاسایە و وەزەیەنە لەهم الشەیطان و ئەعمالهم شەیطان ئیشەکەی بۆ جوان دەکا دووەم لە نیشانەکانی ئەوانەی کەوا ئیمانیان لاوازە دڵی ڕەقە کە دڵی ڕەق بوو ئەو کەسە کەسێکی بێویژدان و بێ زەمیر و کە لە ڕق دەردەچێت و تەنها بەرژەوەندی خۆی دەبینێت لە جیاتی ئەوەی خواپەرست بێت خۆپەرستە سێیەم کە باسمان کردووە ئەو کەسانە لە ئیش و کارەکانیاندا تەمەڵن و سستن و خیانەت لە ئیشەکانیاندا دەکەن و ئیشەکانیان بە چاچی ناکەن چوارەم الصبر والسماحە ئەوانەی ئیمانیان لاوازە سەبر و ئارامیان کەمە لە بەرامبەر ناڕەحەتی و ناخۆشی و نەخۆشیەکاندا و لێبوردنیشیان کەمە لەگەڵ خەڵکا ئەوانە خەڵکانێکن کە ئارام و سەبریان کەمە و و هەروەها لە خەڵکیش نابرن و خەڵک عەفو ناکەن پێنجەمینیان قورآن و ئامۆژگاری تەسیر لەوانە ناکات چونکە شەحنی ئیمانیان زۆر دابەزیوە شەشەم، ئەوانە بێ هەڵوێستن لە بەرامبەر ڕووداوەکانی ڕۆژگار، لە کاتێکدا ئینسانی موسڵمان دەبێ بە چاک بڵێ چاک، بە خراپ بڵێ خراپ، بە ڕەش بڵێ ڕەش، بە سپی بڵێ سپی، بەڵام ئەوانەی کە ئیمانیان لاوازە خۆیان دەکەن بە کەڕەی شەربەت. بەڵام لە دیندا زۆر بێ ئاگایە، لە کاتێکدا خەڵکانی ئەمڕۆ هەمووی خوێندەوار و شارەزایە، خەڵکانێکمان هەیە شەهادە و پلە و پایەی بەرزی هەیە، ماستەر و دکتۆرای هەیە، بەڵام لە دینەکەیدا زۆر بێ ئاگایە، لە سوننەتەکان، لە واجبەکان هیچ شارەزایەکی ئەوتۆی نیە و هەر هەڵی ئەپڕوکێنێ و ڕووکەشی وازانێ دین تەنها عایدی شێخ و مەلایە، یەکێ لە نمونە لەو نیشانانەی لاوازی ئیمان خۆ دەرخستن خۆ دەرخستن و ڕیابازی بە تایبەتی هەڵپەکردن بۆ پلە و پایە ئەمە بەڕاستی بۆ خۆی نیشانەی لاوازی ئیمانە چونکە هاوڵان و پیاوچاکان کە دەیانگوت دەتکەین بە فڵان شت ئەو خۆی لە دەشاردەوە خۆی لەلا دەدا چونکە مەسئولیت زۆر قورسە چونکە عەدالەت بە زەحمەتە خەڵک لە ڕۆژی قیامەتە فەرقی زۆرە لە لەگەڵ ئەوەی کە کەسێک تەنها لە خۆی مەسول بێ و کەسێکیش لە خەڵک مەسول بێ من لێرە مەسولم لەم مینبەرە دەبێت چی لە چوارچێوەی شەریعەتی ئیسلام دابێت چی لە چوارچێوەی قورئان و سنە دابێت ئەوە بە ئێوە بڵێم ئەگەر خوا نەخواسا زیاد و کەم بوو لە خیامەتدا بەم ئیشەم ئەمن ماڵوێران دەبم پەنا بەخوا و هەروەها مەسئولیەتەکانی کەش مەسئولیەتی دنیا یەکەمیان مەسئولیەت یەکەمجار مەلامەیە لۆمەی خەڵکە خەڵک هەمووی ئەوە تا کێ لە مەسولەکان ڕازیە خەڵک باسیان دەکا ئەو دڵە درۆکە ئەو دڵە دزی کرد ئەو دڵێ خواردی لەوانەیە هەموو شیوانە بێ بەڵام کە بووی بە مەسول خەڵک لۆمەت دەکا خەڵک ڕقی لێتە چونکە ئەوەی ئەیدرێتێ ڕازیە ئەوەی کە نادرێتێ ناڕازیە و ثانیها ندامە، دووەمینیشیان پەشیمانییە، دەڵێت بۆ وام کرد، وام نەکردایە، ئەوام کردایە، سێیەمینیشیان عەذاب یوم القیامە، عەذاب و سزای ڕۆژی قیامەتە، کە لە ڕۆژی قیامەتە ئەگەر ئەو مەسئولە، ئەو کاربەدەستە عەدالەتی نەکردبێ، ئەوە دەست و پێیەکانی بەسراوە، ئیلا عەدل دەتوانێ ئەو زنجیرە ببسێنێ، بۆیە لە ڕۆژی قیامەتیشا پەشیمان دەبێتەوە، لەبەر ئەوەیە کە توندترین سزا و لێپێچینەوە لە ڕۆژی قیامەتا بۆ دوو کەسە، بۆ دوو تاقمەیە، دەسەڵاتدار و پارەدار. دەسەڵاتدار کە ئایا عەدل بوو یان نا، پارەداریش هەموو شتێک یەک پرسیاری لێ دەکرێ، سەروەت و سامان دوو پرسیاری لێ دەکرێ، لە کوێت هێناوە، چۆنت پەیا کردووە، لە چیت سەرف کردووە. بۆیە دەبێ زۆر وریا بین، پێغەمبەر صلی اللە علیە وسلم نموونەمان لەسەر ئەوانە بۆ دێنێتەوە بەچی؟ بکەوێتە ناو ئاغەڵە مەڕێکەوە، ئەو شوێنەی مێگەل شەوێ لێی دەخەوێ لە ناو حەوشێکایە، لە ناو ئەو مێگەلە مەڕەدا بێ، یەفتەریسانی و یەئکولانی، بەردەوام دڕندایەتی بکا و پەلامار بدا و بیانخوا. ئەگەر سەرنج دەین پێغەمبەر صلی الله علیه بۆ نمونەی گورجی هێناوەتەوە، ئەوانەی کە وا قەدیمن دەزانن، بەڵام نەوەی فەیسبووک نازانێ، گورگ زۆر دڕندەیە و زۆر بەتەماعە و زۆر ئازایە، کەڵبەکەی، چاوەکەی زۆر تیژە. هەتا مەڕێک دەخوا بیست سی مەڕیکە پەلامار دەدا و برینداری دەکا و دەخنچێنێ ئەوەندە بە تەماعە دەڵێ با یەک مەڕ دەرنەچێت چونکە ئەوەی کە منداری شێکاتەوە هەر بۆ خۆمە هەتاوەکو دانەیەک دەخوا دەیان بیستی کە ئەخنچێنێ و برینداری دەکا بۆیە پێ ساسە لە نمونەی بە مەڕێنا بە گورجی برسی گورجی برسی دڕندەی دوژمنی هار بچێتە ناو مەڕێکەوە مێگەلە مەڕێک مەڕێکیش کە مێشی پێ لە خۆی دەرناکرێ یەک بە یەکی دەڵێ دەڵێ مەڕێ خوایە ئەوەندە فەقیرە جا ئەو کەسانی کەوا ئیمانیان لاوازە بۆ پلە و پایە ئاوا وەک ئەو دوو ئەو دوو گورگە برسی هەوڵ دەدەن جا ئەگەر بیکەین بە نمونە ئەو گورگە ئەو دوو گورگە چییە گورجی دەسەڵات لەگەڵ گورجی پارە گورجی دەسەڵات و پارە چەند هاروهاجە پەلاماری چی بدەن؟ مەڕەکە چییە؟ مەڕەکە دڵی تۆیە. ئەو مەدڵە فەقیرە، ئەو دوو گورگە پەلاماری بدەن، بزانە ئیمانی تیا بێڵن؟ بۆیە دەبێت زۆر وریابین بەڕێزەکانم ئاگامان لێی بێت کە خۆ دەرخستن و پلەوپایە بۆ دنیا بەڕاستی وەکو ئەو دوو گورگە وایە ئیمانەکەت لەناو دەبا نۆیەمینیان لە نیشانەی ئیمانەکان ئەوانەی کەوا ئیمانیان لاوازە شح و بخل ڕەزیلی و طمع کە هەر لەو باب لەگەڵ خاڵی هەشتەما تێکەڵە شح واتە خەڵکانێک هەیە زۆر بەتەماعە کوێ پارەی لێبێ دەچێ دەڵێ پارەی خۆشم و حەز دەکا ماڵی خەڵکی بۆ ئەو بێ ئی خۆم بۆ خۆمی تۆش دەخۆم کوێ پارەی لێبێ لەوەیە ئیتر دینی تیاچێ ئەخلاقی تیاچێ شەخسیەتی نامێنێ گوێی لەو شتانە نییە ئەڵێ بەس مادام پارەم دەستکەوێ ئەوانە خەڵکانێکن کەوا تەماعیان زۆرە و حەز دەکا ماڵی خەڵکیشی ئەو بێ ئەمە شوحە بەڵام بخل بخل ئەو کەسەیە کە لەگەڵ ئەم هەموو سەرۆت و سامانەی هەیەتی ئەو تەماعش کە هەیەتی بەشی کەس نادا دەڵێ هەر بۆ خۆم لە کاتێکدا مسلمان بەخشندەیە مسلمان پێغەمبەر صلی الله فەرموویەتی لا يجتمع شح والإيمان في عبد قلب في قلب عبد أبدا شح و ئیمان طماع و بەخیلی و ڕەزیلی و سروچی لەگەڵ ئیمان لە دڵی کەسێکا کۆنابێتەوە یان دەبێ ئیماندار بێ و بەخشندە بێ و سەخی بێ یان دەبێ بێ ئیمان بێت و بەخیل و ڕەزیل و تەماعکار بێت ئەها ئەم لەم دنیای ئەم ڕۆژگارە دەبینن تەماع و پارە چی لە خەڵک کرد شەڕی کورسی و کولێرە و شەڕی کاسە و قاسە خزمایەتی و برایەتی و ئیمان و ئیسلامیشی لە کەدار کردووە خاڵیان زام لە نیشانەکانی لاوازی ئیمان ئەو کەسە دڵخۆشە بە شکستی مسلمانان وەلا و بەڕائی لە دەست داوە لەم ڕۆژگارەیە هەمووتان دەبینن سیناریۆی سیاسی سیناریۆی عسکەری چەواشەکاری میدیایی ئەم هەموو شانۆگەری سیناریۆی هەیە ئەو کەسە کە ئیمانی لاوازە لەگەڵ عامێ دەستە شامێ دەست بە ئاگە چۆ شاری کوێران دەست بە چاویەوە دەگرێ لە جیاتی ئەوەی کوێرێ ڕزگارکا و نێرە بکەوێتە خەندەکێکەوە ئەو کەسە دڵخۆشە بە شکستی موسڵمانان هەر لە خۆیەوە قسەی دوژمنەکان دووبارە دەکاتەوە دوانزەهەمینیشیان ئەو کەسە کەوا لا ئیمانی لاوازە ئەوەیە کەوا شت بە خەڵک دەڵێ بۆ خۆی نایکا بە خەڵک دەڵێ چاک بن ئازادی دیموکراسی مافی مرۆڤ یەکسانی بەڵام بۆ خۆی نایکا لەناو مسلمانانیشدا خەڵکێکی زۆر ئیدعای مسلمانەتی دەکا دەڵێ ئیسلام ئاوایە بەڵام بۆ خۆی نایکا لم تقولون ما لا تفعلون خوای گەورەش دەفەرمێ ئەوە بۆچی قسە دەکەن و عملی پێ ناکەن ئەوە بۆچی دروشمەکانت جوانە و ناوەرۆکی لەگەڵ نییە کردەوەی لەگەڵ نییە کەبڕە مەقتەن عند الله ان تقولوا ما لا تفعلون خوا زۆر ڕقی بەوە هەڵدەسێ کە تۆ قسە بکەیت و عملی پێ نەکەی سیانزە هەمینیشیان لە نیشانەی لاوازی ئیمان حەسودی حەسادەت بەڕاستی هەروەکو چۆن ئاگر پوش ناڵێ ئاواش حەسوودی کردەوە چاکەکانی ئینسان نایەڵێت بۆیە ئینسانی حەسوود دائیمەن ئەوە مەشغوڵی ئەو خەڵکەیە ئەرێ ئەو سارێ بە چی کڕی ئەرێ ئەو خانووی چۆن کرد ئەوە لە کوێی هێنا کاکا قەچێ بەسەر خەڵکەوە بۆیە ئەوانە ئینسانی حەسوود بەڕاستی قەت ناگا بە مەقسوود ئەمە کۆمەڵێک نموونەن لە نیشانەن لە نیشانەکانی ئەوانەی کە ئیمانیان لاوازە جا هەر یەکێک لە ئێمە با بە خۆماندا بچینەوە بزانین ئەو نیشانانەمان تێدا هەیە دوو نیشانە سێ نیشانە چوار نیشانە ئەگەر تیامانە هەیە با بە ئاگا بینەوە چونکە چاکترین سەرۆت و سامان ئیسلام و ئیمانە عقیدەیەکی صحیحە بۆ تێگەیشتنێکی چاکە لە عقیدە و بیر و باوەڕ لاوازی ئیمان پەتایەکی زۆر کوشندەیە شێرپەنجە و سەرەتانە، ئەو سەرەتانەی کە خەڵکانێک تووشی دەبێت دنیایەکەی لەدەست دەچێت، بەڵام ئەمەیان دنیا و قیامەتت لەدەست دەدا. لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێنەوە دەڵێن یا ڕەبی خوایە بمانگێڕی لەو کەسانەی کە خاوەنی ئیمانێکی دامەزراون خوایە عەقیدە و بیر و باوەڕ و ئیمانمان بەهێز کە یا ڕەب العالمین یا ڕەبی خوایە بە دوورمان کەی لە ئیمانی لاواز خوایە بێی بە دەم کێشەکانیانەوە یا اللە یاڕەبی خوایە ئاژاوە و پشێوی نەخەیە کوردستانەکەمان یاڕەبی خوایە دووچاری ئاوارەی و دەربەدەری و قاتی و قڕی و گرانی نەبین یا اللە چونکە زۆرمان بینیوە یاڕەبی خوایە بەناوە جوانەکانی خۆ لێ دەپارڕینەوە خوایە عاقبەتی هەموو لایەکمان بەخێر گێڕی ئەم ئازادی و هەرزانیەمان لێ نەگریەوە یا اللە